ئەگەر ئافرەتانی موسڵمان پێغەمبەرەکەی خۆتان خۆش ئەوێت صلی اللە علیه و علی آله وسلم ئاگاتان لە نوێژی بەیانیانتان بێت و مەیفەوتێنن ئاگاتان لە پۆشاکتان بێت وەک خێزانەکانی پێغەمبەری خواوا بن صلى الله عليه وعلى آله وسلم ئەگەر پێغمبەری خوامان خۆشەوێت با ڕۆژوو لەبەر خوای گەورە بگرین با حەجی ماڵی خوا بکات ئەو کەسەی کە توانا و ڕێگەی هەیە با صدقە و خێرات بکا ئەو کەسەی کە توانای هەیە ئەگەر پێغەمبەری خوات خۆشەوێ صلی الله علیه وسلم ڕێزە دایک و باوکت بگرە و لەگەڵیانە چاکەکار بە ئەوە خۆشەویستی ڕاستەقینێ بۆ پێغەمبەری خوا صلى الله عليه وعلى آله وسلم ئەگەر پێغەمبەری خوامان خۆشەوێت با ئامۆژگاری خێری یەکتر بکەین با هەر کەسێکمان هەڵی تایە ئامۆژگاری کراوەری بگرێت و لەو هەڵەیە بگەڕێتەوە کە تێیدایە با جل و پۆشاکمان سەر و سیمامان بەو شێوەیە بێت کە پێغەمبەری خوا فەرمانی پێی کردووە صلى الله عليه وعلى آله وسلم ئەگەر پێغەمبەری خوامان خۆشەوێت با دژایەتی سونەتەکانی نەکەین بەداخەوە خەڵکانێک تەنها بە ئیدعاکردن ئیدعای خۆشەویستی پێغەمبەر ئەکەن سەل الله عليه وسلم بەڵام بە فعل و کردەوە ئەگەر کەسێک شوێن سونەتێکی پێغەمبەر بکەوێت سەل الله عليه وسلم فەرمانێکی پێغەمبەری خوا زیندوو بکاتەوە ئەوە خەڵکانێک وەکو دڕندە ئەچن بەگژ ئەو جۆرە کەسانەدا کە ئەیانەوێ شوێن ڕسول و نێدراوەکەی خوا بکەون ئەوە خۆشەویستێکی ڕاستەقینە نییە بۆ پێغەمبەری خوا صلی الله عليه وسلم ئەگەر پێغەمبەری خوامان خۆشەوێ با ڕێگرین نوێژ و تاعەتکردن لە کچ و کوڕەکانمان نەکەین با ڕێگەی نوێژکردن و و هەروەها پۆشاکی شەرعی لە قوتابخانەکاندا لە مسلمانان و لە کچانی مسلمان و کوڕانی مسلمان نەکرێ ئەوە خۆشەویستی پێغمبەری خوایە صلى الله عليه وسلم ئەگەر پێغمبەری خوامان خۆشەوێت صلى الله عليه وسلم باواز لە گوێگرتن لە گۆرانی مۆسیقا بهێنین ئەوانەی کە بە ناوی خۆشەویستی پێغمبەرەوە صلى الله عليه وسلم ساڵی ڕۆژێک تەکسی ئەگێڕن بە بەلاش خەڵک سەرەخەن با تەکسییەکانیان سەیارەکانیان لە گۆرانی و مۆسیقا و ناشەرعی پاک بکەنەوە با مۆبایلەکانمان ئیسلاح بکەین لەو هەموو ناشەرعی کە تێدایە هەیە لە مسلمانان ڕووی نایەت ئەگەر باوکی یان برای داوای مۆبایلەکەی لێ بکا بیداتە دەستی لەبەر ئەوەی خۆی ئەزانێت کە چی تێدایە با ئیسلاحی ئەوانە بکەین ئەوە ئیسلاحکردنە کە ئینسانی مسلمان ئەوە ئەنجام بدا ئەوە خۆشەویستیە بۆ خوا ئەوە خۆشەویستیە بۆ پێغمبەری خوا صلی الله عليه وسلم ئەگەر پێغمبەری خوامان خۆشەوێ صلی الله عليه وسلم با واز بێنین لە سەیکردنی ئەفلامەکان ئەوانەی کە ئەخلاق و دینی مسلمانان تێک ئەدەن و هەروەها با واز لەوە بهێنن خەڵکانێک کە خەریکی دڵداریکردن و خۆشەویستین لەگەڵ ئافرەتان کە نامەحرەمن پێیان و هەروەها ئەوە جۆرێکە لە جۆرەکانی بەدڕەوشتی کە ئینسانی مسلمان ئەبێ لێی بگەڕێتەوە خراپەکردن لەگەڵ دراوسێکان وازی لێ بهێنە ئەوە خۆشەویستێ بۆ پێغمبەری خوا صلى الله عليه وعلى آله وسلم خۆشەویستی ئەو کەسانەی کە دوژمنی پێغمبەرەکەی خوان خۆشت نەون صلى الله عليه وسلم وە هەروەها خۆشەویستیت بۆ موسڵمانان ئامۆژگاری خێریان ئەوە شوێنکەوتنی پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم سەبرگرتن لەسەر ناڕەحەتیەکان و هەروەها دەست نەبردن بۆ ناشەرعی لە کاتی ناڕەحەتی ئەوە خۆشەویستیە بۆ پێغەمبەری خوا صلى الله عليه وعلى آله وسلم